پۆلخریا ئەلیکساندرۆڤنا وتی ئەزانی دۆنێچکە هەرەوەندەی سەر لە بەیانی کەمێ خەو بردمیەوە لە پرێکدا مارتا بترۆڤنای خوا لێ خۆش بوو هاتە خەوم سەر تا پاسپی پۆش بوو لێم نزی کەوتەوە دەستی گرتم و سەری لێ ڕاوەشاندم ئەوەندە بە جددی ئەم کاری کرد ئەدوت سەرزەنشت مەکە ئای خێرە ئاخ دیمتری پرۆگڤچ تۆ هێشتا نایزانیت مارفا پترۆڤنا مردووە؟ ڕازومیخین وتی نەخێر نایزانم کام مارفا پترۆڤنا پۆلخێریا ئەلیکساندرۆڤنا وتی لە پرێکدا مرد جا بزانە دنیا هاتە ناو قسەکانە وتی دوایی دایکە گیان ئاخر ئەم هێشتا نازانێ مارفا پترۆڤنا کێیە پۆلخیریا ئەلیکساندرۆڤنا وتی چۆن نازانێت من وامەزانی هەموو شتێک گەزانێ بمبورە دیمتری پرۆگڤچ ئەم ڕۆژانە من کەمێک ئەقلم لەدەست داوە بەڕاستی من تۆم بە پەیامبەرێکی لای خوازانی بۆیە بە تەواوی بڕوام بەوە بوو کە تۆ هەموو شتێک گەزانی من تۆ بە یەکێک لە خۆماندا ئەنێم پێتان ناخۆش نەبێ کەواڵێم ئای ئای ئەوە دەستی ڕاستە چیەتی بریندار بووە؟ ڕازومیخین زۆر بە خۆشحالی وتی، بەڵێ، بریندارە. پولخیریا ئەلیکساندرۆڤنا وتی، من هەندێک جار زۆر بە سۆزەوە قسە ئەکەم، بە جۆرێک کە دونیا ئاگادارم ئەکاتەوە، وەلێ ئەی خوایە! ئەو ژوورە بێکەڵکە چییە کە ئەو تیایدا ئەژی؟ بڵێ ئێستا بە ئاگا هاتبێ؟ ئەو ژنە، مەبەستم خاوەن خانووەکەیەتی، ئایا ئەوە بە ژوور دانێ؟ گوێ بگرە، تۆ ئەڵێی ئەو حەز ناکا قسەی دڵی خۆی بە کەس بڵێ. ئەی باشە ئەوە ئەبێ کە من بە سۆز و لاوازی خۆمەوە بێتاقەتی بکەم ئایا ڕێنمایی یەکم ئەەکەیت دیمیتری پرۆگڤچ چۆنم لەگەڵە ئەزانیت من بە تەواوی ئەقلم لەسەردا نەماوە ڕازومی خێنوتی زۆر پرسیاری لێمەکە بە تایبەتی کاتێک کە ڕووگرژەکە لەبارەی تەندروستیشیەوە زۆری لەسەر مڕم پێی خۆش نییە پولخێریا ئەلیکساندرۆڤنا وتی ئاخر دێمێتری پرۆگڤیچ دایکایەتی چ بەڵایەکە؟ سەیری ئەو پلیکانانەش بکە چ پلیکانێک؟ دنیا کەوتە دڵدانەوەی دایکی وتی دایکە گیان تۆ ڕەنگیشت پەڕیوە هێور بە ئازیزم بێگومان بە بینینی ئێمە دڵخۆشە بێ پاشان بریقێ کەوتە ناوچاوی و لەسەری ڕۆشتوتی ئیتر تۆ بۆ ئەوەندە ئازاری خۆتەدەی ڕازو میخێنوتی ڕاوەستە با لە پێشا من تەماشایەک بکەم بزانم لە خەو هەستاوە یانە خانمەکان هێدی هێدی کەوتنە دوای ڕازو میخین کە بە پلیکانەکاندا سەرکەوت کە لە قاتی چوارمدا گەشتە بەرامبەر ماڵی خاوەن خانۆکە بینیان دەرگای ماڵەکە درزێکی بچووکی تێکەوتووە لە تاریکەکەدا دوو چاوی ڕەش و زۆر تیژ تەماشایان ئەکا کە نیگاکان بەر یەکتری کەوتن، دەرگاکە لە پڕا داخرا. دەنگێکی وای لێوە هات، لەوەدا بوو پۆلخێریا ئەلیکساندرۆڤنا لە ترسا بقیژێنێ. زوسیموف بە خۆشیەوە پێشوازی لێ کردن و بە دەنگی بەرز وتی، تەندروستی باشە؟ باشە. دە دەقیقەیەک ئەبوو هاتبوو ئەوێ و لە سوچەکەی دوێنێ شەودا لەسەر قەنەفەکە دانیشت بوو ڕاستکۆڵنییکۆفیش لە سوچێکی بەرامبەریدا دانیشت بوو بە پێچەوانەی جارانەوە جلەکانی هەموو لە بەردا بوو تەنانەت دەست و دەموچاوی باشۆرا و قژی داهێنا بوو ژوورەکە لە پرێکدا پڕ بوو ناستاسیە هەرچۆنێک بوو بە دوای میوانەکاندا هاتە ژوورێ و گوێ قوڵاق بوو لە ڕاستیدا لەوە چوو باری تەندروستی ڕاستکۆڵنییکۆف باش بێ بە تایبەتی لە چاو دوێنی شەودا بەڵام زۆر ڕەنگی پەڕی و خەیاڵ بردە و ڕووتاڵ بوو لە کەسێکی بریندار یان لێکێگە چوو کە ئازارێکی زۆر لە لەشی دابێ برۆی هاتبوونەوە یەک لێوی لکێنرا و ڕوانینی بڵێسەدار بوو کەم و بەبێ مەلی قسەیە کرد وەک بڵێ ئەرکێکی لەسەرەوە ئەبێت بەجێی بێنێ جارجارە ئاسەواری دوو دڵ یەک لە ڕفتاریدا دەرەکەوت تەنیا پێویستی بەوە بوو کە دەستی یان پەنجەی بە لەفاف بپێچێ تا تەواو لەو کەسە بکە کەیان پەنجەی مووی لێ هاتووە یان دەستی زەبری بەرکەوتبێ یان ژانی تێگەڕابێ لەگەڵ ئەمانە هەموویدا تەنانەت ئەو ڕەنگ پڕی و ڕوومۆنیەی کاتێک کە دایک و خوشکی چوونە ژوورێ ئەدوت تیشکێک ڕووناکی کردەوە وەلێ ئەمە بێجگەل لە خەم و پەرێشانیەکەی حاڵەتی ڕنج و ئازارێکی زۆری لێ زیاد کرد ڕووناکەکە زوو کوژایەوە بەڵام ئازارەکە مایەوە زوسیمۆفیش کە چاودێری لە نەخۆشەکەیە کرد و بە گەرمی پزیشکێکی تازەکارەوە لە حاڵی ڕوانی بە سەرسوورماییەوە بینی کاتێک کە سوکاری نەخۆشەکەی هات نەژوورێ لە باتی خۆشی و شادیکردن لە دەم و چاوی نەخۆشەکەدا جۆرە سووربوونێکی نهێنی لەسەر بەرگەگرتنی ئازارێکی بێچارە سەرەبینی پاشان بینی تا ڕادێک هەر وشەیەکی گفتوگۆکە وەک تیرێک وابوو بەر یەکێک لە زامەکانی نەخۆشەکە بکەوێت و لە جاران زیاتر پەرێشانی بکە هەروەها زوسیمۆف لەوەیش سەری سوورما کە چۆن نەخۆشەکە خۆیەگرێت و ئەتوانێ هەستی ماخولیاکەی دوێنەی بشارێتەوە کە بە بچووکترین وشە لە پێستی خۆی دەرەچوو. ڕاستکۆڵنییکۆف بە ڕووخۆشیەوە دایک و خوشکی ماچ کردوتی بەڵێ خۆشم هەست بەوەکەم کە چاکترم دەم و چای پۆلخێریا ئەلیکساندرۆڤنا لە خۆشیا گەشایەوە ڕاست کۆڵنییکۆف ڕووی لە ڕازۆمی خین کرد و بەخۆشیەوە دەستی وشی کەوتەوە قسەکردنوتی ئەوەی کە دوێنێ وتومە ئەمڕۆ نایڵێمەوە زوسیموف کە لە ماوەی دە دەقیقەی دانیشتنیدا لەگەڵ نەخۆشەکە قسەی پێنەمابوو، لە هاتنی دیدەنی کەران زۆر دڵخۆش بوو، کەوتە وتن و وتی من لە حاڵی ئێستای سەرسامم. سێ چوار ڕۆژی تر ئەگەر هەر ئاوا بەرەو پێش بڕوا بە تەواوەتی ئەگەڕێتەوە سەر باری جارانی، واتە وەک مانگێک یان دوو مانگ یان ڕەنگە سێ مانگ لەمەوبەری لێبێتەوە، ئاخر ئەم حاڵەتە لە ماوەیەکی زۆر لەمەوبەرەوە زەمینەی بۆ ڕەخساوە ها؟ پاشان زوسیموف زەردەخەنەیەکی کرد بە دوو دڵیەوە وەک لەوە بترسێ نەواکە نەخۆشەکە ناڕەحەت بکاوەتی ئێستا دان بەوەدا ئەنیت کە ڕەنگە گوناهی خۆتی تیاابێ ڕاسکۆڵنیکۆف بە ساردیە وتی زۆر ڕێی تێچێ زوسیمۆف کە قسەی لە دەمدا خۆش ببوو لەسەری ڕۆشتوتی من لەو لایەنەوە ئەماڵێم کە چاکبوونی ئێستای تۆ لە پێشە مشتێکدا پەیوەندی بەخۆتەوە هەیە ئێستا کاتوانم لەگەڵ تا بدوێم حەزەکەم قەنەعەت بەوە بکەی کە بۆ ئەوەی بە تەواوی چاک ببیتەوە ئەبێت ئەو هۆکارە سەتای و سەرەکیانە ڕیشەکێش بکەین کە بوون بە هۆی نەخۆشیەکەت ئەگینا لەوانەیە حاڵتان بەرە و خراپتر بچێ من ئەو هۆکارە سەتاییانە نازانم چین وەلێ تۆ ئەبێت بیانزانی تۆ پیاوێکی بە ئاوەزی تو و بێگومان ئاگاداری حاڵی خۆت بووی بە پێی بۆچوونی من سەتای تێکچوونی تۆ تا ڕادێک لەو کاتەوەیە کە وازت لە زانکۆهێنا تۆ توانای بێکاریت نییە بۆیە هەم کار و هەم ئامانجێکی پتەوی سەقامگیر بەڕای من یارمەتیەکی چاکت دەکەن. ڕاسکۆڵنیکۆڤ وتی، بەڵێ. بەڵێ. تۆ بە تەواوی لەسەر هەقیت. من هەرچی زووتر ئەگەڕێمەوە زانکۆ و ئەوسا هەموو شتێک بە شێوەی سروشتی خۆی بەڕێوەچێ. زوسیموف کە مەبەستی لەو پەندە ئاقلانانەی خۆی زیاتر سەنەر ڕاکێشانی خانمەکان بوو ئێستا کەوتەکەی گەشتە کۆتایی کەمێک شڵەژا و شپرزە بوو کە تەماشای ڕاستکۆڵنی کۆفی کرد لە ڕوویدا حاڵەتێکی گاڵتەجاڕی خوێندەوە بیری کردەوە بەڵام ئەوە زۆری نەخەن چونکە پۆلخێریە ئەلکسسانندۆڤنا خێرا سوپاسی زوسیمیۆفی کرد کە دوێنێ شەو دیدەنی لێکردوون. ڕاسکۆڵنیکۆف بە نیگەرانیە وتی، چۆن؟ دوێنێ شەو هاتە لاتان؟ کەواتە ئێوەیش ماندووبوونی ڕێگا نەیهێشتووە دوێنێ شەو بە چاکی بخەون. پۆل خەریا وتی، ڕودیا، هەموو ئەم کارانە تا سەعات دوو درێژەیان کێشا. من و دنیا لە ماڵیشەوە لە پێش سەعات دوودا نانوین. ڕاسکۆڵنیکۆف کە لە پرێکدا لۆچ کەوتە تەوێڵی و چاوی لە زەوی بڕی وتی، بەڕاستی نازانم چۆن سوپاسی بکەم. پارەش وەرناگرێ پاشان ڕووی لە زوسیمف کردوتی ببوورە ئەم باسم کردەوە من هیچ لەوە ناگەم چۆن و لەبەرچی منت بەشایانی ئەم هەموو چاکە و بایەخ پێدانی خۆتزانی هیچ تێناگەم و تەنانەت بۆ من ناخۆشە من بە ڕاشکاوی لەگەڵ تا دوێم زوسیمف بە زۆر پێکەنینی لە خۆی هێناوتی پێت ناخۆش نەبێ وای دابنێ تۆ یەکەمین نەخۆشی منیت. ئێمەمانان کە تازە دەست بە چارەسەری نەخۆشەکەین، یەکەم نەخۆشمان وەک مناڵی خۆمان خۆشەوێ. هەندێکیان تا ڕادەیەک شەیدایان ئەبن، منیش تا ئێستا زۆر نەخۆشم نییە. ڕاسکۆڵنیکۆف ئاماژەی بۆ ڕازۆمیخین کردووتی دەربارەی ئەو هیچ ناڵێم، ئەویش بێجگە لە ڕەنج و ئازار، هیچی تری لە من دەست نەکەوتووە ڕاز و مێخین دەنگی هەڵبڕیوتی درەوەکە دیارە ئەمڕۆ گەلێک سۆزی جوڵاوە ئەگەر ڕاز و مێخین کەمێک گورتتر بدوایە ئەیزانی مەسلەکە هی جۆرە سۆزدارێکی تیانە بەڵکو و لای نەخۆشەکە کارەکە تەواو بە پێچەوانەوە بوو ئافدوتیا ڕۆمانۆڤنا هەستی بەمە کرد زۆر بە وردی و دوودڵیەوە لە کاکی ڕوانی ڕاستکۆڵنییکۆف وەگەوەی لە بەیانیەوە وانەیەکی لەبەر کردبێت و بیاوێت بیڵێ کەوتەوە دوای پەیڤەکانی خۆی وتی دەربارەی تۆ دایکێ گیان من ناوێرم بدوێم ئەمڕۆ هەر بیرم لەوە کردەوە کە دوێنێ تا چەند لێرە ئازارت لە چاڕوانکردنی مندا کێشاوە بەدەم ئەم قسانە و ڕاستکۆڵنییکۆف بە زەردەخەنەوە بێدەنگ دەستی بەرەو لای خوشکی درێژ کرد وەلێم جاریان زەردەخەنەکەی زۆر ڕاستگویانە بوو دنیا ئەو دەستەی بۆی درێژکرا بوو گرتی و بە گەرمی ڕایوەشان ئەمە یەکەم جار بوو کە ڕاستکۆلنییکۆف دوای گفتوگۆکەی دوێنێ ڕووی لە خوشکی کردبێ دەموچاوی دایکیان لە بینینی ئەم ئاش بوونەوە کۆکەی نێوان خوشک و برا لە خۆشیاندا گەشایەوە ڕازۆمخین کە هەموو شتێکی گەورە کرد لەسەر کورسیەکە بە هێوری وەرچەرخاوتی من لەبەر ئەم جۆرە کارانە خۆشم ئەوێت دەست پێشخەریە تایبەتەکان بەخۆی دایکیشی لەگەڵ خۆی داوتی چەندە کارەکانی جوانن چ ڕفتارێکی نەجیبانەی هەیە چەند بە ئاسانی و دڵناسکیەوە هەموو بەتحاڵی بوونەکەی دوێنێ شەوی لەگەڵ خوشکی دانەهێشت تەنیا بەدەست درێژکردنێک و لە چرکە ساتێکدا و بە نیگایەکی خۆشەویستیەوە چاوەکانیشی چ جوانن ئەسڵەن ڕووی هەموو جوانە تەنانەت لە دنیایش جوانترە بەڵام خواجان ئەم چاکەت و پانتۆڵە چیە و چەندە خراپ لەبەری کردووە لە دوکانی ئاڤاناسی ئیڤانۆڤچ ڤاسیای خزمەتکار لەم باشتر جل لە بەرەکە ئاخ ئەگەر بمتوانیا لە باوەشی بەگرم و ماچی بکەم و بگریم بەڵام ئەترسم ئەترسم خواجیان بۆ وایە هەرچەندە بە خۆشەویستیەوە ئەدوێ وەلێ من هەرە ترسم ئاخر لە چیە ترسم پاشان لە پرێکدا وەک ئەوەی پەلەی وەڵامدانەوەی ئەوی بێت وتی ئاخرودیە تۆ باوەڕ ناکەی چەندە من و دنیا دوێنێ شەو چارە ڕەش بووین وا ئێستا هەموو شتێک کۆتایی هاتوو ئێمەش چەندە بەختەوەرین تۆ خۆت بیری لێ بکەرەوە نزیکەی لەو کاتەوە لە شەمەندەفەر دابەزین تا ئێرە بەڕاکردن هاتین بۆ ئەوەی لە ئامێزت بگرین کەچی ئەو ژنە ئەوە ئێستا لێرێ سلااو ناستاسیە بەڵێ کتوپڕ پێیوتین کە تۆ نەخۆشیت و تایەکی تندت لێ هاتووە کەچی بە دزیەوە بە دەم و ڕێنەکردنەوە لە دەست پزیشک هەڵاتویت و کەوتویتە تە کۆڵانان ئەوانیش کەوتونەتە دوات تۆ باوەڕ ناکەی ئێمە چیمان بەسەر هاات یەکسەر بیری مردنی کتوپڕی پوتانچینکۆفی ناسیاوی ئێمە و هاوڕێی باوکتم کەوتەوە تۆ ئەوت لەبیر نییە ڕودیا ئەویش تای لێ هاتبوو هەر ئاوا لە ماڵ هەڵات و کەوتە بیرێکی حوشەوە و ڕۆژی دوایی دەریان هێنایەوە ئێمەیش لای خۆمانەوە شتەکەمان زۆر گەورە گرت و ویستمان بڕۆینە لای پیتەر پیتۆڤچ بەڵکو و کۆمەکێکمان پێ بکە چونکە ئێمە کەسمان نەبوو بە تەواوی بێکەس دوا ڕستەکانی ئاوازی خەم و ناڵە ناڵیان لێتکە بە تەواوی ئاگای لە خۆی نەما بوو چونکە بیری کەوتەوە کە باسکردنی پیتەر پیتۆڤچ هەرچەند دەوای لێکدایەوە کە هەموو پێیان خۆش بێ بەڵام لەوە ئەچوو هێشتا مەترسیدار بێ ڕاستکۆڵنییکۆف لەبەر خۆی وەڵامی دایوتی بەڵێ بڵێ هەڵبەتە هەموو ئەم ڕووداوانە جێگەی داخن بەڵام سیمای هێن پەرێشان و مانای کەم بایەخی ئەگەیان کە دنیا بە سەررسامی و لێڕوانی ڕاستکۆڵنییکۆف وەک بە وردی شتێکی بیرکەوت بێتەوە بەردەوام بوو لەسەر قسەکانی وتی ئەمیش چی بڵێم ها؟ بەڵێ دایکە گیان دنیا تۆیش وا نەزانن ئەمڕۆ من نەمویستبێ یەکەم جار خۆم بێم بۆلاتان و چاوەڕێ هاتنی ئێوە بۆ بم کە یەکەمین جار بێن بۆ دیدەنیم پۆلخریا ئەلیکساندرۆڤنا بە سەررسامیەوتی ئەم قسانە چیە ڕودیا دنیا بیری کردەوە یعنی چی بڵێ وەک بەجێهێنانی ئەرکێک وەڵاممان بداتەوە ئاشکردنەوەکەی و پۆزش هێنانەکەی وەک ئەو وایە بێگارێکی کردبێ یان وانەیەک لەبەر بکە ڕاستکۆنیکۆڤوتی منی ژێستا لە خەو هەستا ویستم بێم وڵاتان وەلێ جلەکانم دوایان خستم دوێنێ شەو لە بیرم نەبوو بە ناستاسیا بڵێم ئەم خوێنە بشوات ئێستا تازە دەرفەتم دەستکەوت کە جلەکانم لەبەر بکەم. پۆلخێریا ئەلیکسسانندۆڤنا نیگەران بوو وتی خوێن کامە خوێن ڕاستکۆنییکۆڤتی هیچ نییە نیگەران مەبە دایجان ئەم خوێنە لەوەیە کە دوێنێ شەو و بەدەم ڕێنەکردنەوە پیاسەمە کرد پێم بەر پیاوێکی بریندار کەوت کارمەندێک بوو ڕاز و میخین قسەکەی پێ بڕیوتی بەدەم ڕێنەکردنەوە بەڵام تۆ هەموو شتێکت لەبیرە ڕاستکۆلنییکۆف بە دڵنیایەوتی ڕاستە ورد و درشتی هەموو شتەکانم لەبیرە وەلێ ئەگەر لێم بپرسی بۆم کردو بۆ چوم بۆ ئەوێ و چیموت ئیتر ناتوانم هیچ ڕوون کەمەوە زوسیمۆف هاتە ناو گفتگۆکەوتی حاڵەتێکی زۆر ئاسایی و دیارە هەندێک جار ئەو کارەی ئەکرێ زۆر وەستایانە و تەنانەت داهێنرانەیە بەڵام بنەما و هۆکارەکەی ئەشێت پاک نەبێت و ڕەنگە خراپ نەبێ ئەگەر تا ڕادەیەک بەشێتم بزانێت. دنیا کە بە دوودڵییەوە لە زوسیمۆفی ڕوانی وتی ئەشێت کەسانی لەشساغیش ئەمانەی لێ بڕوو بدا. زوسیمۆف وەڵامی دای و وتی سەرنجێکی زۆر وردە. لەم لایەنەوە بەڕاستی هەموو ئێمەیش زۆر جار لە شێ دەچین. تەنیا جیاوازییەک هەیە کە نەخۆشەکان کەمێک لە ئێمە شێتترن. لەبەر ئەوە دیاریکردنی ئەو سنوورە کارێکی پێویستە. وەلێ مرۆڤی تەواو ساغڵەم و تەندروست تا ڕادەیەک هەر بوونی نییە. لە هەر دە هەزار یان سەد هەزار کەس ڕەنگە تووشی یەکێکی وا ببین، ئەمەیش گریمانەیەکی تا بڵێی لاوازە. لەگەڵ وشەی شێتدا کە زوسیمۆڤ بێ ترس و لێکدانەوە لە باسی بابەتێکدا، کە خۆی عاشقێتی و کتو پڕ بەسەر زمانی دا هات، هەموو دانیشتوان ناوچاویان بەیەکدا دا. ڕاسکۆڵنیکۆڤ وەک ئەوەی دەربەست نەبێ، لە بیرکردنەوەیەک دا کە زەردەخەنەیەک بەسەر لێوە بێ ڕەنگەکانیەوە نەخشی بەستبوو، بێ باکانە هەر بۆ خۆی دانیشتبوو. ڕازومیخین بە پەلە لێی پرسی، باشە ئەی بریندارەکە چی بەسەر هات؟ قسەکەم پێ بڕیت. ڕاسکۆڵنیکۆف وەک ئەوەی بە ئاگا هاتبێتەوە وتی چۆن بەڵێ کە ویستم یارمەتی بدەم و بیبەمەوە ماڵەکەیان خوێنایی بووم بەڕاستی دایکە گیان دوێنێ کارێکم کردووە لێخۆشببوونی نییە لە ڕاستیە بێ ئەقل بووم دوێنێ شەو چی پارەت بۆ نردبووم هەموویم دایە ژنی و پیاوە بۆ ناشتنی تەرمەکەی بێوەژنێکی هەژاری سیلاوی سێم ناڵی بچووکی هەیە هەمویان برسین هیچ لە ماڵەکەیاندا نییە دانی پێدانێم کە هەق نەبوو ئەو بکەم بە تایبەتی کە خۆم ئەزانم ئەو پارێتان چۆن دەستکەوتووە آخر بۆ ئەوەی یارمەتی خەڵکی بدەیت پێویستە سەرەتا حەقی ئەوەت هەبێ ئەگینا بە فەڕەنسی وتی ئەگینا سەگینە ئەگەر ڕازی نین بۆ خۆتان بمرن کەوتە پێکەنین و بە ڕوسی وتی دنیاوان نییە دنیا بە جەختەوتی نەخێوان نییە ڕاستکۆلنییکۆف بە نیگایەکی نەفرەتی و زەردەخەنەیەکی پڕ لە گاڵتە پێکردنەوە لە بەرخۆیەتی حەو تۆیش کە مەبەستێکت هەیە ئابوو بمزانایە باش شایانی پیاڵ گوتنە. رەنگە ئەمیان باشتر بێ. وەک ئەنجام، ئەگەر گەشتی تا ئەو سنوورەی کە نەئەبوو بیبەزێنیت، بەدبەخت دەبی. خۆ ئەگەر هەنگاوێک بەرەو ئەولاتر بنێیت، ئەشێ بەدبەختتر بی. وەلێ تێکڕا هەموو ئەم شتانە قسەی بێجێن. راسکۆڵنیکۆف دوا رستەی لەبەرەوەی گەرمی قسە ببوو، بە تووڕەیی وت. پاشان بە توندی و دەنگی پچڕ پچڕە وتی، دایکە گیان، ئەمویست بڵێم داوای لێبوردنت لێ ئەکەم. دایکی بە خۆشحاڵی وتی، بەسە ڕوودیا. من بڕوام وایە هەر کارێ تۆ بیکەی زۆر باشە. ڕاستکۆڵنیکۆف بە زەردەخەنەیەکی خۆکردە وتی، وایش نا، ئەمەندە خۆش باوەڕ مەبە. بێدەنگی هەموو لایەکی گرتەوە لەم گفتوگۆ و بێدەنگی و ئاشتی و داوای لێبردنەدا حاڵەتێکی دەستکرد هەبوو کە هەموان هەستیان پێکرد ڕاستکۆلنییکۆف کە لە ژێرەوە سەیری خوشک و دایکێ کرد بەخۆی وت لەوە چێت لێم بترسن بیری لێ بکەرەوە زۆر کت و پڕمرد هەر لەو کاتەدا کە ئەم نامەیەم بۆ نووسیت تەنانەت هەر هەمان ڕۆژیش بیری لێ بکەرەوە کە چۆن ئەو پیاوە ترسناکە بوو بەهۆی مردنی ئەڵێن زۆر خراپ لەو ژنە کڵۆڵی داوە ڕاستکۆڵنییکۆف ڕووی لە خوشکی کردوتی بۆ ژیانیان بەو جۆرە بوو دنیاوتی نا تەواو بە پێچەوانەوە ئەو هەمیشە لەگەڵ ژنەکەیدا هێور و تەنانەت بە ئەدەبیش بوو، بۆ ماوەی حەوت ساڵ لە ڕادە بەدەر، لە هەندێک ڕەوشت و خووی ئەو بەرامبەر بە کۆمەڵێک شت چاوپۆشی ئەکرد، کەچی لە پڕێکدا ئیتر خۆی پێ نەگیرا. ڕاسکۆڵنیکۆڤ وتی، جا ئەگەر توانیبێتی حەوت ساڵی تەواو دان بە خۆیدا بگرێ، ئیتر ترسناکییەکەی لە چیدایە؟ تۆ دونیا گیان، پێ ئەچێت پاکانەی بۆ بکەی. دنیا وتی نانا پیاوێکی ترسناکە لەو ترسناکتر چ پیاوێکی ترم بەخیاڵدانایە دنیا تا ڕادێک ئەمەی بەگرژیەوەوت پاشان برۆی هاوردەوە یەک و کەوتەوە بیرکردنەوە پۆلخەریا ئەلیکساندرۆڤنا خێرا بە دوای قسەکانی خۆی کەوتەوتی بەسەراتەکان سەر لە بەیانێک ڕوویدا دوای ئەوە مارفا پیتۆڤنا فەرمانیدا زوو گالیسکەکە ئامادە بکەن بۆ یەکسەر دوای نانی بەیانی بڕوا بۆ شار هەمیشە لە ڕووداوی وادا ئەچوو بۆ شار ئەڵێن زۆر بەدڵی خۆی نانی بەیانیانی خواردووە ڕاستکۆنیکۆڤوتی بەو لێدانە و کە خواردەبووی پۆلخریاوتی با ئەوەیش بڵێم کە هەمیشە ئەو عادەتەی هەبوو هەر کەنانی بەیانە خوارد بۆ ئەوەی درەنگ نەکەوێ ڕاز دەچوو بۆ حەمام ئەزانیت گوایە بەو حەمامە دەرمانی خۆیە کرد ئەوان لەوێ کانیەکیان هەیە ئاوەکەی ساردە چۆن تااقەتت هەیە ئەم شتە توڕەهاتانە ئەگێڕیتەوە پۆلخێریە ئەلکسسانندۆڤ نازوو وەڵامی دایوتی ئەی چی بکەم کوڕم نەمەزانی لەبارەیە چیەوە بدوێم ڕاستکۆڵنییکۆف بە زەردەخەنەیەکی خۆکردەوتی بۆ ئێوە هەمووتان لێمەترسن دنیا بێ پەردە لە کاتێکدا کە نیگایەکی خستی لە کاکی کردوتی ئەمە ڕاستە دایکم کە پێی نایە سەرپلیکانەکان لە ترسا وێنەی خاچی کێشە